بە نێوی خودا لە دانیشتنی شەشەمی ئەو زنجیرە دانیشتانەدا باسی سێ فیلسوفی ئاوسخوازی مێژووی فەلسفەی ڕۆژاوا دەکەین دەکات و سپینوزا و لایتنیت بەر لەوەی کە باسی فەلسەفەی دێکارت بە وردی بێنینە بەرباس چەند تێبینیەک پێویستە کە عەرزی دۆستانی بکەین تێبینی یەکەم ئەوەیە کە مێژووی فەلسەفەی ڕۆژاوا عادەتەن لە کتێبە فێرکاریەکاندا بە سێ دەورە دابەش دەبێت دەورەیەک بریتە لە دەورەی فەلسەفەی کۆن کە ئەو دەورەیە فیلسوفانی پێش سوقراتیش دەگرێتەوە و سوقرات و ئەفلاتون و ئەرەستوش دەگرێتەوە هەتا فلۆتینیش دێتە پێشێ و جاری وایە ئاگۆستینۆسی ژەر دەگرێتەوە دەورەیەک فەلسفەی سەدەکانی ناوەڕاستە کە ئەمە لە دانیشتنی پێشوودا باسی سێسوار فیلسوفی ئەو دەورەیەمان کرد دەورەی دوای دەورەی ناوەڕاست بریتییە لە دەورەی مۆدێرن، فەلسەفەی نوێ. فەلسەفەی نوێ بە دێکارتەوە دەست پێ دەکات. چەخماخەی باس و خواستەکانی فەلسەفی نوێ بە دێکارتەوە لێ دەدرێت. تێبینی دووەم ئەوەیە کە لە سەرەتای فەلسەفەی نوێدا دوو قوتابخانەی فەلسەفی دوو شێوە بیرکردنەوەی فەلسەفی پێکەوە لە ڕکەبەریدا بوونە. ئەو قوتابخانە فەلسەفیانە بریتی بوونە لە یا باشترە بڵێین ئەو ڕوانینە فەلسەفیانە بریتی بوونە لە ڕوانینی ئاوەزخوازانە یا ئەقڵگەرا و ڕوانینی ئەزمونخوازانە یا ڕوانینی تەجروبەگەڕا. لە ڕوانینی ئاوەزخوازدا سەرچاوەی سەرەکیی تێگەیشتنی بەشەر ئاوەزە، بەڵام لە ڕوانینی ئەزموونخوازدا ئەوە تەجروبەی حسییە کە سەرچاوەی سەرەکیی تێگەیشتنی مرۆڤ پێک دێنێ. نوێنەرە بەرچاوەکانی فەلسەفەی ئاوەزخواز بریتین لە دێکارت و سپینوزا و. لایبنیتس یەنی هەر ئەو فیلسوفانەی کە ئەوڕۆ قەرارە قسەیان لەسەر بکەین و نوێنەرە بەرچاوەکانی فەلسەفەی ئەزمونخواز بریتین لە جان لاک و بارکلەی و دەیوید هیۆم کە ئەوانە لە دانیشتنی داهاتوودا قسەیان لەسەر دەکەین تێبینیشی دیکە ئەوەیە کە بڵین لە دەورانە جۆراوجۆرەکانی مێژووی فەلسەفەدا هەر جارە فەلسەفە لەسەر تەوەرێکی تایبەت ساغ بووتەوە، بابەتێکی تایبەت بووە بە بابەتی سەرەکیی باس و خواسە فەلسەفییەکان. یا باشترە بڵێین هەر جارەی لە هەر دەورەیەکدا باس و خواسە فەلسەفییەکان وەڵامی یەکێک لە پرسیارە سەرەکییەکان بوون. بۆ نموونە لە دەورانی فیلسوفانی پێش سوقرات پرسیاری سەرەکیی فەلسەفە ئەوە بووە، کە جیهان لە چی دروست کراوە؟ ئەو ماکەی کە جیهانی دروست کردووە چه ماکە؟ ئەمە بە تێروتەسەلی باسی ئەو فیلسوفانەمان کرد کە ئەو پرسیارەیان وروژاند و هەر کامیان وەڵامێکی تایبەتیان بۆ پرسیارەی داوە لە تالێسەوە بگرە هەتاکو دەگەینە دێمۆکریتۆس لەو دەورەیەدا پرسیاری سەرەکی ئەوە بووە کە ماکی پێکهێنەری جیهان چ بوو یا جیهان لە چی دروست کراوە. دوای فیلسوفانی پێش سوقرات وەرچەرخانێک کە لە مێژووی فەلسەفەدا سازبوو بەهۆی سوقراتەوە بوو. سوقرات پرسیارە سەرەکییەکەی گۆڕی، پرسیارێکی دیکەی جێنشینی ئەو پرسیارە کرد. پرسیاری سوقراتی ئەوە بوو مرۆڤ دەبێت چۆن بژی؟ سوقرات بەحسی ئەوەی کرد کە هەموو پرسیارێک و هەموو بابەتێک وەکو یەک شیاوی لێکۆڵینەوەی فەلسەفی نین. هەندێک بابەت هەن، بۆ نموونە جیهان لە چی دروستکراوە، لەوانەیە پێوەندی ڕاستەوخۆی بە مرۆڤەوە نەبێ، بەڵام ئەو پرسیارە کە مرۆڤ دەبێ چۆن بژی، شێوەی دروستی ژیانی مرۆڤ کامەیە و شێوەی نادروستی ژیانی مرۆڤ کامەیە، ئەو پرسیارە پێوەندی ڕاستەوخۆی لەگەڵ ژیانی مرۆڤ هەیە. لە دەورانی دێکارتدا پرسیاری سەرەکی ئەوە بوو، من دەتوانم چ بزانم؟ من دەتوانم چ بزانم؟ لەو پرسیارەشدا وەرسوڕانەکە بۆ لای ئەپیستمۆلۆژی بووە، بۆ لای مەعریفەناسی. لە پرسیاری یەکەمدا جیهان لە چی دروست کراوە؟ پرسیارەکە پرسیارێکی ئۆنتۆلۆژیک یا هەستیناسانەیە. پرسیاری دووەم کە پرسیاری سوقرات بوو مرۆڤ مرۆڤ دەبێت چۆن بژی؟ پرسیارەکە پرسیارێکی مرۆڤناسانەیە. بەڵام پرسیاری سێیەم کە بریتییە لە من دەتوانم چ شتێک بزانم؟ پرسیارێکی ئەپیستمۆلۆژیک یا پرسیارێکی مەعریفەناسانەیە. بەڵام پێویستە باسی ئەو بابەتەش بکەین کە پرسیاری کانتیش هەر پرسیارێکی مەعریفەناسانە بوو، بەڵام جیاوازییەک لە نێوان پرسیاری کانت و پرسیاری دێکارتدا لە گۆڕێدا هەبوو. پرسیاری کانت، دێکارت ئەوەیە کە من دەتوانم چ بزانم؟ بەڵام پرسیاری کانت ئەوەیە کە، مرۆڤ دەتوانێت چ بزانێت؟ هەردوو پرسیار باسی سنوورەکانی زانینی ئینسان دەکەن، بەڵام پرسیاری کانتی پرسیارێکی بەربڵاوترە. ئەو بەحسی مەعریفەی ئینسانی وەکو ئینسان دەکات، بەحسی مەعریفەی نەوعی بەشەر دەکات، بەڵام دێکارت بەحسی ئەو مەعریفەی دەکات کە لە منەوە دەست پێ دەکات، یانی بەحسی ئەو بناغەیە دەکات کە لەسەر ئەساسی ئەو بناغەی بینای مەعریفەی بەشەری خشت بە خشت هەڵدەسندرێت. دێکارت دوو کتێبی زۆر گرینگی هەیە، یەکیان کتێبی گوتار لەبارەی مێتۆددایە، گفتار در روش، یەکیشیان کتێبی تێڕامانەکانە یا تەئەمولات. خاڵی شیاوی سەرنج ئەوەیە کە هەردوو کتێب بە گۆشەنیگای یەکەم کەسی تاکەوە نووسراون یعنی ئەو کتێبانە گزارشی ئەو تەجروبیاتن کە دێکارت تێپەڕی کردو ئەو بیرو بۆچوونە فەلسەفیانە کە دێکارت هەنگاو بە هەنگاو تێپەڕی کردو دێکارت لە قوتابخانە یەسوعییەکاندا جگە لە فەلسەفە ڕاضیاتیشی زۆر باش خوێندبوو دۆستان دەزانن دێکارت داهێنەری شێوەیەشی تایبەت لە هەندەسەیە کە پێی ئەوروپی دەڵێن هەندەسەی تحلیلیە هەندەسەی شیکارانە هەندەسەی تحلیلی بریتە لە بەکارهێنانی زمانی جەبر لە هەندەسەدا بەر لە دێکارت ئارگۆمێنتەکانی هەندەسی شێوەیەکی تایبەتیان هەبوو، یەنی لە هەندەسەدا کەلک لە قەزایای هەندەسی وەردەگیرا، کەلک لە جەبر و زمانی جەبر وەرنەدەگیرا، کەلک لە معادلاتی جەبری وەرنەدەگیرا. بەڵام دێکارت ئەو داهێنانەی لە لە هەندەسەدا کرد کە هەندەسە و معادلاتی هەندەسی بە زمانی جەبر بەیان کرد. لە نێو دابەشکردنەکانی ریازیاتدا ئەو بەشە لە هەندەسەیە پێی دەڵێن هەندەسەی تەحلیلی لە خوێندنی هەندەسەیدا و بەگشتی لە ریازیاتدا شتێک زۆر سەرنجی دێکارتی ڕاکێشا بوو ئەوەی کە سەرنجی دێکارتی ڕاکێشا بوو ئەوە بوو کە ریازیات یەقین دەدا بە مرۆڤ یعنی ئێمە توانیمان بورهانێک لە ریازیاتدا گەڵاڵە بکەین و لەو بورهانەدا لە هەندێک پێشەکیانەوە بگەین بە هەندێک ئەنجام ئەو ئەنجامانە ئەنجامی بێ ئەولا ئەولان یا قەتحین مرۆڤ لەبارەی ئەو ئەنجامانەدا یا لەبارەی ئەو نەتیجانەدا یەقینی هەیە وانە گومانی لەبارەیاندا هەبێت بۆچوونێکی فەلسەفی و تێزێکی فەلسەفی بەدەستەوە دەدا کە فیلسوفەکەی دیکە لەبارەی ئەو تێزانەدا لەگەڵ ئەو فیلسوفە هاوڕا نییە. ئایا دەکرێت ئەمە ستراتێژییەک بدۆزینەوە کە لەو ستراتێژییەدا فیلسوفەکانیش وەکو ڕیازیدانەکان بتوانن بە ئەنجامی وا بگەن کە ئەو ئەنجامانە قەتعی و بێ ئەولە ئەولان؟ هەڵبەت لێرەدا دەبێت جیاوازیەک لە نێوان ڕاستی یا صدق و یەقین دابنێین. زۆر جار لە باس و خواسە فەلسەفیەکاندا ئەو دوو چەمکە لێک دەدرێت. چەمکی صدق و ڕاستی لەلایەک و چەمکی یەقین لەلایەشی دیکە. یەقین حاڵەتێکی زەینیە. یەقین حاڵەتی زەینی مرۆڤێکی تایبەتە، یەعنی کاتێک کەسێک لە بارەی شتێکدا گومانی نییە لە باری زەینیەوە، ئەو حاڵەتە زەینیەی ئەو کەسەی پێی دەڵێن یەقین. بەڵام سدق یا ڕاستی پەیوەندی بە حاڵەتی زەینی ئێمەوە نییە. سدق و ڕاستی تایبەتمەندی چییە؟ تایبەتمەندی گوزارەکانە. سدقی تێکەڵ نەکردبوو، بەڵام ئەو دەیویست لە ڕێگای دیتنەوەی ئەو گوزارانەی کە ئەمە یەقینمان نسبەت بەو گوزارانە هەیە پێشەکیەک خۆش بکا زەمینەیەک خۆش بکا بۆ گەیشتن بە گەیشتن بە سدق هەروەها سدق سیفەتی تەسەوڕەکانیش نییە دۆستان دقەت بکەن تەسەوڕ لەگەڵ تەسدیق جیاوازی هەیە. تەسەور یەنی چەمکێشی زەینی. بۆ نموونە ئێمە وێنایەشی زەینیمان لە ڕەنجی سوور هەیە. تەسەورێکمان لە ڕەنجی سوور هەیە. یا لە هەر ڕەنگێکی دیکە. وێنایەکی زەینیمان لە چەمکی جوانی یا عەداڵەت هەیە تەسەورێکمان لە چەمکی سێگۆشە یا مسەلەس هەیە تەسەورێکمان لە چەمکی دار هەیە، ئەوانە هەموو تەسەوراتی زێهنین، وێنای زێهنین. تەسەوری ئێمە لە ڕەنگی سوور یا تەسەوری ئێمە لە چەمکی جوانی، ئەوانە حوکم نین. یەنی ئێمە مادام تا شتێک دەربارەی ڕەنگی سوور نەڵێین، مانایەک، مەفهومێکی دیکە، چەمکێکی دیکە لەسەر چەمکی سوور بار نەکەین، هیچ حوکمێکمان دەرنەبڕیوە. بۆ نموونە ئەگەر بڵێین ڕەنگی سوور ڕەنگێکی جوانە، لێرەدا تەسەورەکان پێکەوە کۆبوونەتەوە، چ پێکهاتووە؟ گوزارە پێکهاتووە، یا تەسدیق یا حوکم، یا هەر نێوەکی لەسەر دابنێین. سیدق سیفەتی تەسەورەکانیش نییە، تەسەورەکان خۆیان لە خۆیاندا نە ڕاستن نە هەڵەن، دەکرێ بڵێین تەسەورێک ڕوونە یا ڕوون نییە، تەسەورێک بۆ ئێمە وازحە یا وازح نییە، ئەمە ناکرێ بڵێین تەسەورێک دروستە یا دروست نییە. کە هەم ڕوون بێ بۆ ئێمە و هەم هەڵاواردە بێ لە تەسەورەکانی دیکە جودا بێ. سنوورەکەی هەڵاواردەبوونی تەسەورەکان یەعنی جودابوونی سنووری نێوان ئەو تەسەورە لەگەڵ تەسەورەکانی دیکە. ئێمە وەختێک بۆ نمونە وێنای زەینی ڕەنگی شین دەکەین ئەو وێنا زینیە بۆ ئێمە هەم ڕوونە هەم هەڵاواردەیە ڕوونە یعنی دقیقە نەمە دەزانین ڕەنگیشین کامە ڕەنگە هەڵاواردەشە متەمایزیشە یعنی ئێمە دەزانین سنووری لێوان ڕەنگی شین بۆ نمونە لەگەڵ ڕەنگی سوور لە چیدایە؟ یا سنووری نێوان ڕەنجی سین و ڕەنجی شین و ڕەنجی سپی لە چیدایە؟ ڕەنجی سپی و ڕەنجی شین تێکەڵ ناکەین. سنووری نێوان ڕەنجی شین و ڕەنگی سوور تێکەڵ ناکەین. بەو تەسەورانە دەڵێن تەسەوراتی ڕوون و هەڵاواردە. ئەمە جاری وایە ئەمە تەسەوراتێکمان هەیە زۆر ڕوونن بەڵام هەڵاواردە نین. وەک چی؟ جاری وایە ئەمە دانمان دێشێ. تەسەوری ددان ئێشان بۆ ئێمە تەسەوریشی یەکجار ڕوونە ئەوەندە ڕوونەکە ئازارمان پێدەگەێنێ بەڵام ئەگەر بۆ نمونە کەسێک لێمان پرسێک کامە ددانە ژان دەکا ئێمە ڕێک ناتوانین قامک لەسەر ئەو ددانە دابنین کە ژان دەکات چونکە ژانەکە بڵاو بۆتەوە نازان ددانێک کە ژان دەکە ئەما ئێمە نازانین کامە ددانە ژان دەکە لێرەدا تەسەوڕەکە ڕوونە بەڵام هەڵاواردە نییە دێکارت وەکو یەکەمین ئامۆژگاری مێتۆدۆلۆژیک دەڵێ وا بکەن ئەو تەسەوراتەی لە زەینین گۆدایە هەم ڕوون بێ هەم هەڵاوار دەبێ ئەو دەم دەتوانن تەسەورەکان پێکەوە کۆ بکەنەوە وسیان لێ ساز بکەن حکمیان لێ ساز بکەن یا گوزارە یا پرەپۆزیشنیان لێ ساز بکەن دێکار دەڵێ بۆ ئەوەی بتوانین بڕوا بە بۆچوونە مەعریفییەکانمان بکەین، دەبێت لە هەنگاوی یەکەمدا گومان لە هەموو بۆچوونەکانمان بکەین. یعنی هەر بۆچوونێکی ئێمە تا ئێستا پشتمان پێبەستووە، ئەو بۆچوونە دەبێت گومانی لێ بکرێت. ئەو مێتۆدە لە فەلسەفەی دێکارتدا پێی دەڵێن گومانی مێتۆدۆلۆژیک. گومانی مێتۆدۆلۆژیک یەنی ئەو بۆچوونانەی لە زەینی ئێمەدان، هەر بۆچوونێک، ئەو بۆچوونانەی پەیوەندییان بە عورف و عادەتەوە هەیە، ئەو بۆچوونانەی پەیوەندییان بە بابەتی دینییەوە هەیە، ئەو بۆچوونانەی پەیوەندییان بە بابەتی زانستییەوە هەیە، لە ڕوانگەی دێکارتەوە دەبێ بە خڕوپتوونی دەربکرێنە دەرەوە هەموویان و دوایێ یەک یەک بە جودا لە سەر ڕاوە بە تاقی بکرێنەوە. شرکیان لێ بکرێت لە سەرەتادا و دوایە بەحسی ئەوەی بکرێت ئایا ئەو بۆچوونانە بۆ ئەوە دەبن کە پشتیان پێ ببەسترێ یان نا؟ ئایا ئەو بۆچوونانە هەر لەبەر عورف و عادەتەوە لە زەینی ئێمەدا جێگیر بوونە یا بەڕاستی بۆچوونی بەهێز بوونە؟ ئەگەر بۆچوونەکان بنەمایەکی ئەوتۆیان نییە کەواتە دەبێ ئەو بۆچوونانە وەدەر بنێین ئەگەر بنەماشیان هەیە لەسەر ڕاوە ئەو بۆچوونانە لە جێگای خۆیاندا دادەنینەوە دێکارت نێوی ئەو مێتۆدۆلۆژییە دادەنێ گومانی مێتۆدۆلۆژیک دۆستان سەرنج بدەن ئەو خاڵەکە ئەو شێوە گومانکردنە دەگەڵ گومانکردنی شەکاکەکان جیاوازیەکی زۆری هەیە ئەمە قسمان لە دەورەیەکی فەلسەفی دوای ئەرەستووی تاقمێکی فیلسوف هەبوون پێیان دەفتون شەکاک ئەوانە بڕوایان بە هیچ بۆچوونێکی سادق نەبوو، هەر لە بنەڕەتدا بڕوایان بەوەی نەبوو کە جیهانێکی واقعی بوونی هەیە کە ئێمە دەتوانین ئەو جیهانە بناسین. زۆر گرینگە کە ئەمە جیاوازی نێوان گومانی دێکارت لەگەڵ گومانی شەکاکەکان بزانین. چ سنوورێک لە نێوان گومان شێوە گومان شێوە گومانکردنی دێکارت و شێوە گومانکردنی شەکاکەکان لە گۆڕێدایە؟ گومانی دێکارت بۆ لێکهەڵاواردنی پاک و پیسە. گومانی دێکارت دێکارت بۆ لێکهەڵاواردنی ئەو بۆچوونانەیە کە شیاوی پشت پێبەستنن لەگەڵ ئەو بۆچوونانەی کە شیاوی پشت پێبەستن نین. وەختێک دێکارت ئامۆژگاری ئێمە دەکا کە بینای بۆچوونە مەعریفییەکانمان لە بناغەوە تێک بڕووخێنین، ئەو تێکڕووخاندنە لە پێناو چیدایە؟ لە پێناو سازکردنێکی دووبارەدایە، بەڵام تێکڕووخاندنی شەکاکەکان هەر لە پێناو خودی تێکڕووخاندنی بینای مەعریفەی بەشەردایە. تێکڕووخاندنی دێکارت دووبارە سازکردنەوەیەکی دیکەی بەدوادا دێت، بەڵام تێکڕووخاندنی شەکاکەکان هیچ دووبارە سازکردنەوەیەکی دیکەی بەدوادا نایەت. گومانی دێکارت بۆ تێپەڕینە لە هەرێمی گومان و گەیشتنە بە هەرێمی یەقین، بەڵام گومانی شەکاککان هەر بۆ مانەوە لە هەرێمی گوماندایە، ئەوان نایانهەوێت لە هەرێمی گومان تێپەڕن و بگەن بە هەرێمی یەقین. دێکارت ئەو پرسیارەی لە خۆی کرد، چ شتێک دەبێتە هۆی یەقینی بوونی گوزارەکانی ماتماتیک یا ڕیازیات؟ دێکارت پێی وابوو ئەگەر ئەو تایبەتمەندییەی کە گوزارەکان و حوکمەکانی ماتماتیک هەیانە، ئەمە بتوانین ئەو تایبەتمەندییە ببینینەوە، دەتوانین لە ڕووی ئەو تایبەتمەندییەی گوزارەکانی فەلسەفەش هەر ئاوا لێ بکەین. دێکارت پێی وابوو و ئەو بۆچوونەشی ڕاست بوو بەڕاستی. دوایە لەسەر بناغەی ئەو ئەسڵانە هەنگاو بە هەنگاو بە شێوەی مەنتقی دەچینە پێشێ و لە ڕێگای مەنتقی قیاسییەوە لەسەر ئەساسی ئەو ئەسلە بەڵگە نەویستانە ئەمە نەتیجەگیری تازە دەکەین و دووبارە ئەو ئەنجامە تازانە دەکەین بە پێشەکی هێندێک بورهانی دیکە و هەر ئاوا دەچینە پێشێ کەم کەم دەگەین بە نەتیجەی وا کە ئەو نەتیجانە لە پێشدا بەڕاستی چاوەڕوانکراو نەبوون. دەگەین بە ئەنجامی زۆر چاوەڕوان نەکراو. دێکارت پێی وایە ئێمە لە فەلسەفەشدا دەبێ کارێکی لەو چەشنە بکەین، یانی دوای ئەوەی کە تەواوی مەعلووماتی خۆمان فڕێدا دەرەوە، هەندێک بۆچوون ببینینەوە کە ئەو بۆچوونانە بکرێ ببن بە ئەسلی مەوزووع، دوای لەسەر ئەساسی ئەو ئەسلی مەوزووعانە هەر بە تەنیا بە شێوەی. هەنگاونانی مەنتقی بە شێوەی هەڵێنجانی قیاسی بچینە پێش و هێندێک ئەنجامی تازە وەربگرین. هەر هەنگاوێک لەو هەڵێنجانانە ئەگەر لە باری مەنتقییەوە گرفتی هەبێ، ئەو ئەنجامەی ئەمە پێی دەگەین، ئەنجامێکی شیاوی پشت پێ بەستن نییە. کەواتە هەم ئاکسیۆمەکان دەبێ ئاکسیۆمی یەقینی بن، شیاوی پشت پێ بەستن بن، هەم ئەو هەنگاوانەی کە ئێمە لەو ئاکسیۆمانە دەگەیەنن بە چی؟ دەگەیەنن بە ئەنجامی تازە. دێکارت کوتی ئەگەر ئێمە بتوانین ئەو ستراتێژییە ڕەچاو بکەین، ئەو بۆچوونانەی کە پێی دەگەین بۆچوونی شیاوی پشت پێ بەستنن. کەواتە گەر بمانەوێت گومانی مێتۆدۆلۆژیک پێناسە بکەین گومانی مێتۆدۆلۆژیک ئەوەیە دێکار دەڵێ گومان لە هەر شتێک بکە کە بۆ ئەوە ببێ گومانی لێ بکەی بە زمانێکی زۆر سادە گومان لە هەر شتێک بکە کە بۆ ئەوە ببێ گومانی لێ بکەی هەر شتێک دەکرێت لە مەعرەزی گومانکردندا دابدرێ گومانی لێ بکە مێڵە بە سەلامەتی دەربچێت دوای ئەوە دێکارت بۆ جێبەجێکردنی ئەو گومانە مێتۆدۆلۆژیکە چەند قۆناغێک تێپەڕ دەکا. قۆناغێک ئەوەیە کە ئەمە لەو پێدراوە هەستەکییانە یا لەو دەیتا حسییانە، لەو سێنس دەیتایانە ورد بینەوە. ئەی ئەو سێنس دەیتایانەی کە بە بەمە دەگەن، ئەو دادە حسییانە یا ئەو پێدراوە هەستەکییانە بۆ ئەوە دەبن متمانەیان پێ بکەین؟ ئێمە دەزانین هەستی ئێمە زۆر جار تووشی هەڵە دەبێت. بۆ نمونە لە جادەی ئەمە لە دوو ڕاکە دەڕوانین وێنەی تراویلکە دەبینین یا سەراب دەبینین کە نزیک دەبینەوە دەبینین بەڕاستی ئاوێک لە گۆڕەدا نەبووە ئەمە لە دوو ڕا چاوی ئێمە تووشی هەڵە بووە یا بۆ نمونە وەختێک گەمیێوانێک قایقڕانێک لە ئاودا سەوڵ لێ دەدا پارو لێ دەدا کە چاو لە سەوڵەکە دەکا دەبینێت سەوڵەکە لە نێو ئاودا بە شێوەی شکاو دیاری دەکا کە سەوڵەکە یا پارۆکە دەردێنێتەوە دەبینێ شکاو نییە و ساغە. ئەو شێوە دیتنە لە چیەوە سەرچاوە دەگرێ؟ لە هەڵەی بینینی ئێمە سەرچاوە دەگرێ. کەواتە دێکارت دەڵێ ئەو پێدراوە هەستەکیانە یا ئەو دادە حسیانە بەڕاستی جێگای متمانە نین. ئەمە دەبێ دادە حسییەکان وەدەر بنێن. لە قۆناغی دووەمدا دێکارت ئاماژە بە ڕاستییەکی زۆر سەرنجڕاکێش دەکات کە لەوانەیە تا ئێستا ئێمە ئاوا لەو ڕاستییە ڕوون نەبووبینەوە. ڕاستییەکە ئەوەیە ئەمە زۆر جاران لە خەوندا شتێک دەبینین وەختێک لە خەوداین پێمان وایە ئەو شتە ڕاستییە. دەگەڵ کەسێکدا قسە دەگەڵ کەسێک قسە دەکەین، دەچینە شوێنێکی، پێمان وایە ئەو قسەکردنە بە ڕاستی ڕوو دەدا، یا بە ڕاستی ئێمە چووینەتە ئەو شوێنەی، سەفەرمان کردووە بۆ ئەو شوێنەی. کە لە خەو هەڵدەستینەوە، دەبینین ئەوانەی دیتوومانە هیچیان ڕاست نەبوونە. دێکارت ئەو پرسیارە گرینگە دێنێتە گۆڕێ، بەچی دەزانین ئەو شتانەی کە ئێستا ئێمە دەیبینین خەون نییە؟ ئەو یەقینەمان لە کوێ هەیە کە ئەو شتانەی کە ئێستا ئەمە لە دونیای واقعی دەوروبەری خۆمان ئەزموونی دەکەین بەڕاستی هەموویان ڕاستن؟ بەچی دەزانین ئەوانەش خەون نین؟ خەونێکی ئاستی سەرتر کە ڕۆژێک لەوانەیە ئێمە لەو خەونەش هەستینەوە و بزانین ئەوانەش هیچیان ڕاست نەبوونە. لە قۆناغی سێیەمدا دێکارت خراپترین گریمانە دەکات خراپترین فەرزێک کە دەکرێ بکرێ ئەو فەرزە دەکات دەکات خراپترین فەرسیە ئێمە ئێستا بڕاستی هەندێک ئەزمونان ئەزمونمان لە دنیای دەوروبەری خۆمان هەیە بەڵام خراپترین فەرز ئەوەیەکە ڕۆحێکی ناپاک و خاپینۆک خاپینۆک یعنی ئێمە پێمان وا دەبێت کە ئەو دیتنانە، ئەو هەستانە هەموویان واقعین. خۆ لەو فەرزە بەدبینانەتر لە گۆڕێدا نییە. هەر وەکو فەرز، نەک وەکو بڕوایەکی قورس و قایم. دێکارت لەسەر ئەو فەرزەی ساغ دەبێتەوە. دەڵێت با وای دابنێین کە ڕۆحێکی ناپاک هەیە، خەریکە ئەو دونیای دەوروبەر، بەو شێوەی بەمە نیشان دەدا بەبێ ئەوەی کە ئەو دنیایە بەڕاستی بوونی هەبێت، بەبێ ئەوەی کە ئەو ڕووداوانە بەڕاستی لە دەوروبەری ئێمەدا ڕوو بدەن. لێرەدا دێکارت ئەو پرسیارە دەکا ئایا لەو حاڵەتەدا لەو حاڵەتە ڕەشبینانەیەدا هیچ شتێک دەمێنێتەوە ئەمن بیکەم بە بناغەی بینای مەعریفەکەم، بینای مەعریفەکەم لەسەر ئەو شتە دامەزرێنم کە بێ ئەولا ئەولا بێ و یەقینی بێ، قەتعی بێ، نەکرێ هیچ قسەی لەسەر بکەین، دیارە فەزڵەکە بەڕاستی ڕەشبینانە، یەنی گریمانەی لەوە ڕەشبینانەتر لە نێو تێۆرییە فەلسەفییەکاندا بوونی نییە. ئایا ئەگەر وابێ بەڕاستی ئێمە دەتوانین شتی وا ببینینەوە کە جێگای گومانکردن نەبن؟ دێکارت دەڵێت بەڵێ، شتێک هەیە، تەنانەت لەو حاڵەتەشدا دەتوانین گومانی لێ نەکەین. ئەو شتە چییە؟ تەنانەت ئەگەر ئەو شتانەی دەوروبەریش دروست نەبن ئەو ئەزمونانەی کە ئێمە دەیکەین خۆ خودی ئەزمونکردنەکە هەیە ئەگەر ئەو ڕۆحە ناپاکەش بیهێوێ ئێمە هەڵفریوێنێ خۆ ئەمە ئەو ئەندیشانەمان هەیە ئەو ئەندیشە درۆیانە ئەو ئەندیشە ساختانە ئەندیشەی ساختێنی ئەندیشەی قەڵب تەقلبی تەنانەت ئەگەر ئەو شتانەی کە ئەندیشەکان گوزارشی لێ دەکەن درۆ بن، خۆ خودی ئەندیشەکە لە مێشکی ئێمەدا، لە زەینی ئێمەدا ساز دەکرێ بە شێوەی ساختە و درۆیین. ئەوە شتێکە کە دێکارت دەڵێ ناتوانین گومانی لێ بکەین. هەر لەسەر ئەوە ساسە دێکارت دەگا بە بوونی شتێکی دیکەش ئەگەر ئەندیشەکە هەبێ ئەگەر بیرەکە هەبێ خاوەن ئەندیشەکە یا بیرکەرەوەکەش هەیە ئەوەش بێ ئەو لە ئەو لایە قەت هەیە لێرەدایەکە دێکارت دەگا بەو ڕستە مێژوویەی کە لە تاریخی فەلسفەدا هەتا هەتایە هەرمایەوە کۆگیتۆ ئێرگۆ سۆن بیر دەکەمەوە کەواتە هەم یا گومان دەکەم کەواتە هەم ئیدی لەوانە ناتە لەوەی کە خۆ ئێمە خەریکین گومان دەکەین گومانمان نییە ئێمە خەریکین ئێستا شک لە هەموو شتێک دەکەین و گومانمان لەوە نییە تەنانەت ئەو شتانەی کە دەیبینین یا ئەو شتانەی کە دەیبیسین یا ئەو شتانەی کە هەستیان پێ دەکەین ئەگەر ئەوانە درۆ و ساختەش بن خۆ ئەو زانیاریە درۆیانە خۆ لە مشک ئێمەدا هەیە خۆ ناتوانین گومان لەوەی بکەین ئەگەر ئەو زانیاریە درۆیانە لە مێشکی ئێمەدا هەبن، دیارە ئێمەش هەین، خودی ئێمەش خودێکی ڕاستەقینەیە. کەواتە تا تا ئێرە دەتوانین بێینە پێش. بیر دەکەمەوە کەواتە هەم، یعنی تا ئێستا دوو شتمان دیتۆتەوە کە ناتوانین گومان لەو شتانە بکەین، یەک ناتوانین گومان لە خودی گومانکردنی خۆمان بکەین، دوو ناتوانین گومان لە خۆمان بکەین، هەم گومانەکانمان بوونی هەیە، هەم خودی خۆمان بوونی هەیە. پێویستە ئەو تێبینیەش عەرزی دۆستان بکەم کە هەموو ئەو گومانانە بۆ ئەوە بوون کە دێکارت لە گومانکردندا دەستی خۆی ڕەپێش دەستی شەکاکان بخا. ئەو کارانەی کە دێکارت خەریکە دەیکا بریتییە لە دەستڕەپێشخستن بۆ شەکاکبوون. ئەو کوتی ئەمن هێندێک کار دەکەم کە شەکاکان دەیکەن، بەڵام ئەمن بۆ خۆم بە شێوەیەکی باشتر و ئوسوولیتری دەکەم. هەتا ئەوان نەتوانن بینای مەعریفەی بەشەر تێک بڕووخێنن و دوایەش نەهێڵن کەس سازی بکاتەوە، ئەمن بۆیە ئەو بینایە تێک دەڕووخێنم هەتا لەسەر ڕاوە بۆ خۆم بتوانم سازی بکەمەوە. جگە لە خود و جگە لەو گومانانەی کە ئێمە لە زەینی خوددا هەمانە ئایا هەندێک شتی دیکە هەیە کە بۆ ئەوە نەبن ئێمە گومانی لێ بکەین پێدراوە هەستەکیەکانیش بۆ ئەوە نابن گومانیان لێ بکەین تەنانەت ئەگەر درۆ بن ئەو دەیتا حسیانەی کە لە زەینی ئێمەدا هەیە بۆ نمونە مەسەلەن ئەم ڕەنجی قاوەی دەبینم ئێستا لە بەرامبەری خۆمدا هێندێک کەس دەبینم، ئەو کەسانە بە شێوەی هێندێک پێدراوی هەستەشی یا بە شێوەی هێندێک سێنس دەیتا دێنە نێو زەینمنەوە. تەنانەت ئەگەر دونیای دەرەوە وجودی نەبێ، کەس لە دەوروبەری من وجودی نەبێ، ئەو دەیتا حسییانە تەنانەت ئەگەر بە درۆش بێ لە مێشکی مندا هەیە. کەواتە مادام ئەمن نەمهەوێ بە شێوەیەکی عەلی لەو دەیتا حسییانە بگەم بە، ئەو شتانەی کە لە دەرەوە وجودیان هەیە، خودی ئەو دەیتا حیسییانەش تەنانەت ئەگەر درۆیش بن شیاوی پشت پێ بەستنن. ئەوانەش لە مێشکی مندا بوونیان هەیە. بێجگە لە سێنس دەیتاکان، سێ چوار ئایدیا یا سێ چوار تەسەور هەن کە ئەو تەسەورانە، لە هەستەکانەوە وەرنەگیراون، بەڵکو بە شێوەیەکی زگماک، بە شێوەیەکی ئینەیت، بە شێوەیەکی زاتی لە زەینی ئێمەدا هەیە. چوار دانە ئایدیان یا چوار دانە تەسەورن کە ئەوانە لە زەینی ئێمەدا هەن و ئێمە ناتوانین گومان لەوانە بکەین. یەکیان ئایدیای خودە کە ئیشارەمان پێکرد. خۆ ناتوانین لەوانە گومان بکەین کەواتە یەک تەسەوری خود دوو تەسەوری شتبوون یا جەوهەربوون سێ تەسەوری ئەم ئەو بوون یا ئین هەمانی تەسەوری چوارەم دەمێنێتەوە کە ئێستا باسی لێ ناکەم ئێستا دمهەیە ئەوەی بڵم دێکارت تا ئێرە خۆی هێناوەتە نێو زیندانەشی و دەرکی زیندانەکەی داخستووە ئەما نەیتوانی وە لەو زیندانە وە دەربکەوێت کچی فقط خود بوونی هەیە ئەمن نازانم لە دەرەوەی خود هیچی دیکە بوونی هەیە یا بوونی نییە. کەواتە ئێستا دێکارت لە چ ژوورێکدا بەند بەند کراوە؟ لە ژووری خوددا. دەرکەی ئەو ژوورەش داخراوە. پێویستە دێکارت ڕێگاچارەیەک بدۆزێتەوە بۆ ئەوەی کە بتوانێت ئەو دەرگەیە دەرکایە دەرگایە بکاتەوە و بچێتە دەرەوە. ئەو کلیلە چییە؟ ئەو کلیلە زێڕینە. ئەو کلیلە زێڕینە چەمکی چوارەمە، یا ئایدیای چوارەمە، ئایدیای خودا. دێکارت پێی وابوو ئەگەر بتوانێت ئیسباتی بوونی خودا بکا، بوونی خودا کلیلێکە کە ئەو دەرەتانە دەدا بە دێکارتە تا ئەو دەرگا داخراوە بکاتەوە و بچێتە دەرەوە. واتە بڕوا بە بوونی هەندێک زانیاری پشت پێ بەستراو ڕاست بکات چونکە خودا دژایەتی لەگەڵ پرۆسەی ساختەکارانە هەیە دژایەتی دەگەڵ درۆ هەیە ئەگەر ئێمە بتوانین ئیسبات بکەین کە خودا بوونی هەیە دەتوانین ئیسباتش بکەین کە خودا ئەو ڕۆحە ناپاکە کە ئێمە لە سەرەتادا گریمانەمان کردو ئەو ڕۆحە ناپاکە دەڕەتێنێ ڕاوی دەنێ و دەتوانین دڵنیا بین کە ئەو دەیتایانەی کە بە مێشکی ئێمە دەگا بەڕاستی دەیتای ساختە و درۆیین نین. کەواتە دێکارت لەوە بەدواوە حەولی ئەوە بوو کە بوونی خودا بچەسپێنێ یا ئیسبات بکات. دێکارت دوو ئارگۆمێنت یا بورهانی هێناوە بۆ ئیسباتکردنی بوونی خودا. ئارگۆمێندیا بورهانی یەکەم زۆر هاوشێوەی بورهانەکەی ئانسێلمی بوو. دۆستان لە دانیشتنی پێشوودا دەزان ئێمە بورهانی ئانسێلممان بە وردیی تاوتوێ کرد. بورهانەکەی دێکارتی ئەوە بوو، دەیکوت تەسەوری خودایەک کە بوونی نەبێ، تەسەوری خودایەک کە بوونی نەبێ ئێمە تووشی تەناقوز یا دژوازی دەکا. ئێمە وشەی دژوازی بۆ تەناقوز بەکار دێنین، وشەی ناتەبایش بۆ تەزاد بەکار دێنین. دۆستان دەزان تەزاد و تەناقوز پێکەوە جیاوازیان هەیە. دژوازی و ناتەبایی. دێکارت دەڵێ بوونی خودایەک، تەسەوری خودایەک کە بوونی نەبێ ئێمە تووشی دژوازی دەکا. بۆ؟ چونکە خودا یانی چی؟ خودا یانی بوونێکی کامل. بونێکی کامل کە نەکرێ لەو بونە گەورەتر تەسەوری بونێکی دیکە بکەین بەڵام ئێمە وەختێک دەڵێین خودایەک کە بونی نییە یعنی خودایەک کە ناکاملە یعنی لێرەدا گەشتین بەچی گەشتین بە دژوازی دەڵێ ناچارەکی دەبێ بڵێن خودا هەیە دەنا ئەگە بڵێین خودا نییە کوتومانە بوونێکی کامل هەیە کە ناکامیلە ئەوەش چییە ئەوەش دژوازی ئەوە بورهانی یەکەمی دێکارتی بوو کە دۆستان دەزان ئەو بورهانە هەر وێرژێنێکی دیکە و ڕوونوسێکی دیکە لە سیە لە بورهانی ئۆنتۆلۆژیکی ئانسێن بەڵام بورهانی دیکە بورهانەکەی دیکە داهێنانی خودی دکارت یە بورهانی دیکە چەند پێشەکی هەیە و نەتیزەیەشی هەیە پێشەکیەکان ئەوانن پێشەکی یەکەم من گومان دەکەم کەواتە من بوونێشی ناکاملم ئەمن ئەگە بوونێشی کامل بام خۆ شکم نەدەکرد بوونێشی کامل یەکێک لە پارامترەکانی ئەوەی هەموو شتێک بزانێت بوونێک کە هەموو شتێک دەزانێت لە هیچ شتێک گومان ناکە کەواتە پێشەکییەکەم ئەوەیە من گومان دەکەم، کەواتە من بوونێکی ناکامیلم. ئەو پێشەکی یەکەم. پێشەکی دووەم، ئەمن کاتێک دەتوانم بزانم ئەمن بوونێکی ناکامیلم کە تەسەوڕێکم لە چەمکی کەماڵ هەبێ، چونکە ناکامیلبوون پێچەوانەی چییە؟ پێچەوانەی کامیلبوونە. ئێمە کاتێک دەتوانین کاتێک دەتوانین چەمکی ناکامیلبوون لە مێشکی خۆماندا وێنا بکەین کە وێنایەکمان لە چی هەبێ؟ لە چەمکی کامیلبوون. ئەوەش پێشەکی دوومە. پێشەکی سێوەم تەسەوری کەماڵ کە ئێستا لە مێشکی مندا لە مێشکی منی ناکامیلدایە لە بوونێکی کاملەوە هاتۆتە نێو مێشکی من. بۆ؟ چونکە ناکرێ مەعلوول لە عیللەتەکەی خۆی گەورەتر و کاملتر بێ. من کە ناکامیلم، ناتوانم چەمکی کەماڵم لە مێشکمدا هەبێ، مەگەر بوونێکی کامل ئەو چەمکەی لە مێشکی مندا جێگیر کردبێ، وەک چۆن کارخانەیەک، کە شتێکی ساز دەکا مۆری خۆی مۆری دروستکردنی خۆی لەو جنسە دەدا خداش کە ئێمەی دروست کردووە ئەو مۆرەی لە ئێمەدا ئەو مۆرە چیە ئەو مۆرە بریتە لە هەبوونی تەسەوری کەماڵ لە مێشکی ئێمەی ناکامیلدا کەواتە جارەکی دیکە پێشەکییەکان دووبارە دەکەمەوە دەگەمە سەر ئەنجامەکە پێشەکی یەکەم من گومان دەکەم کەواتە من بوونێکی ناکامیلم پێشەکی دووەم کاتێک دەتوانم بزانم ناکامیلم کە بیرۆکەی کەماڵ لە مێشکی مندا هەبێ پێشەکی سێوم تەسەوری کەماڵ لە بوونێکی کاملەوە خراوەتە نێو مێشکی منی ناکامل، ئەنجام یا نەتیجە بوونێکی کاملی وا کە بیرۆکەی کەماڵی خستۆتە نێو مێشکی من بوونی هەیە، یەنی خودا بوونی هەیە. ئەوە بۆرهانی دووەمی دێکارتە بۆ چەسپاندنی بوونی خودا. ئێستا کە دێکارت وا هەست دەکا بوونی خودای چەسپاندووە، دەستی ئاوەڵایە. دەڵێ مادام خودا بوونی هەیە دەزانین، تەسەوری دێکارتیش لە خودا تەسەوری مەسیحیەت لە خودا بوو، خودا بریتیە لە بوونێکی بەخشندە و ڕاستبێژ، بوونێکی بەخشندە و ڕاستبێژ ڕازی نابێ کە هەموو ئەو زانیاریانەی کە دەگەن بە مێشکی ئێمە درۆ و ساختە بن ئەگەر بەڕاستی بیسەلمێنین کە خودا بوونی هەیە ئەوەشمان سەلماندووە کە گریمانەی بوونی شەیتانێک و ڕوحێکی ناپاک و خاپینۆک ڕەویوەتەوە، ئێمە نابێت ترسی ئەوەمان هەبێت. بە دڵنیاییەوە دەتوانین بڵێین ئەو بۆچوونانەی کە دەگەن بە زەینی ئێمە زۆربەیان ڕاستن. کەواتە تا ئێرە دۆستان دەتوانن سەرنجی ئەو خاڵە بدەن کە دێکارت دوو جووڵە یا دوو حەڕەکەتی کرد، لە حەڕەکەتی ئەوەڵدا هەموو بۆچوونەکانی خۆی فڕێدا دەرەوە، لە حەڕەکەتی دووەمدا هەنگاو بە هەنگاو خەریکە چ دەکات؟ هەنگاو بە هەنگاو خەریکە بۆچوونەکانی لەسەر ئەساسێکی دروست ساغ دەکاتەوە. کەواتە ئەو چوار ئایدیایەش کە لە زەینی ئێمەدا هەن و ئێمە ناتوانین گومانیان لێ بکەین بریتین لە ئایدیای خود، ئایدیای جەوهەر، ئایدیای ئەم-ئەو بوون و ئایدیای خودا. بە چەسپاندنی بوونی خودا، مەترسی سولیپسیسم یا خۆتەوەری یا زیندانی بوون لە زیندانی خود دەڕەوێتەوە. ئێمە دەتوانین ئێمە دەتوانین ئەو دەرگایە کە لە پێشتر خۆمان لەسەر خۆمان دامان خستبوو ئێستا بیکەینەوە و بتوانین بچینە جیهانی دەرەوە کەواتە لە ڕوانگەی دەکارتەوە بوونی خوددا شەرتی و ڕاستگەرانی عیلمە. ئەمە چۆن؟ عیلم گوزارش لە چی دەکات؟ عیلم گوزارش لە شتەکانی دەرەوەی ئێمە دەکات. ئێمە بە چ مەرجێک دەتوانین متمانە بەو گوزارشە گوزارشانە بکەین کە لە جیهانی دەرەوەڕا دەگەن بە زەینی ئێمە بەو شەرتێک کە بوونی خودامان پێشدا چەسپاندبێ. کەواتە دێکارت دەڵێ شەرتی وەڕاستگەڕانی عیلم ئیسباتی بوونی خودایە، ئەتوو ئەگەر نەتوانی بوونی خودای ئیسبات بکەی ناتوانی ساختمانی عیلمیش دابمەزرێنی، ساختمانەکەشت هەر لە یەکەم هەنگاوڕا لەسەر بناغەی هیچ دامەزراوە، بە فووەکی تێک دەڕووخێ ئەو ساختمانە. یەکەم شت کە ئێمە لە جیهانی دەرەوە دەتوانین پەی بە بوونی ببەین جیهانی دەرەوەی زەینی خۆمان جەستەی خۆمان دۆستان خەست کەن ئێمە لە تێگەیشتنی باوی خۆمان جەستەی خۆمان بە بەشێک لە خۆمان دەزانین ئەما لە نیزامی فکری دەکات جەستەی ئێمە بەشێک لە بوونی ئێمەنی بەشێک لە خود نییە خود فقط ئەو بەشە زهنیە بوو جەستەی ئێمە بەشێکە لە جیهانی دەرەوەی ئێمە دوای ئەوەی کە توانیمان متمانە بە جیهانی دەرەوە بکەین، یەکەم شت کە دەتوانین بوونەکەی بسەلمێنین چییە؟ جەستەی خۆمانە. ئەمە هەر لێرەوە بۆچوونێکی زۆر سەرەکی دیکەی دێکارت سەر هەڵدەدا. ئەو بۆچوونە چییە؟ بۆچوونی نەوعێک سەنەوییەت یا دووفاقێتی کە فەلسەفەی دێکارت لەسەر ئەو دووفاقێتییە یا لەسەر ئەو سەنەوییەتە دادەمەزرێت. دوو جەوهەر بوونیان هەیە، دوو جەوهەری سنووردار، یەکێک لەو جەوهەرانە بریتییە لە چی؟ لە زەین یا مایند، جاری وایە بە نەفسیش وەردەگێڕدرێ، کە ماددی نییە، غەیری ماددییە، جەوهەرەکەی دیکە بریتییە لە چی؟ لە جەستە، ئەوانە هەر کامەیان سفەتێکی زاتی هەیە. سفەتی زاتی زەین چییە؟ بیرکردنەوەیە. سفەتی زاتی جەستە چییە؟ بوعد یا ئیمتدادە. جەستە یا هەر شتێکی مادی دیکە لە سێ بوعداندا ئیمتدادی هەیە، توول و عەرز و ئیرتفاع. بەڵام بێجگە لەو جەوهەرانە جەوهەرێکی بێسنووریش هەیە. یانی نیزامی جیهانناسانەی دێکارت بەو چەشنەیە دەڵێت لە سەرەوەی هەموو بوونەکان خودا بوونی هەیە خودا جەوهرێکی بێبڕانەوەی یا جەوهرێکی بێسنوورە خودا دوو چەشنە جەوهری دیکەشی خولقاندووە کە ئەو جەوهرانە بە پێچەوانەی خودا جەوهری سنووردارن ئەو جەوهرانە بریتین لە چی لە جەستە و تایبەتمەندی زاتی زەین بریتییە لە ئەندیشەیە بیرکردنەوە دوایە ئەو جەوهرانە هەندێک حاڵەتیان هەیە بۆ هەر کامیان دەتوانین دەست بەسەر هەندێک حاڵت دابنین بۆ نمونە ئەو حاڵەتانەی کە دەکرێت بۆ جەستا یا بۆ هەر شتێکی مادی دیکە دەستنیشانی بکەین یەکیان ئەندازەیە یەکیان فۆرم یا شکڵە یا بیسمە یەکیان شوێن یا مەکانە و هێندێک حاڵەتی دیکە. ئەو حاڵەتانەی کە دەکرێت بۆ بیرکردنەوەی دەستنیشان بکەین بۆ نموونە، تەئییدە یا پشتڕاستکردنەوە. حاڵەتێکی دیکە ڕەتکردنەوەیە، ابطالە. حاڵەتێکی دیکە بۆ نموونە هەڵبژاردنە و هێندێک حاڵەتی دیکە. بەڵام لێرەدا گرفتێکی زۆر گەورە سەری هەڵدا. کە دێکارت بۆ خۆی ویستی جوابی بداتەوە بەڵام ئەو جوابەی کە دێکارت بەو گرفتەی داوە بەڕاستی هیچ کەسی قانا نەکرد گرفتەکە ئەوەیە ئەگەر جەستە جەوهرێکی جودا لە زەین بێ و زەینیش جەوهرێکی جودا و سربەخۆ لە جەستە بێ چۆنە زەین و جەستە کار لەسەر یەک دەکەن ئەمن ئێستا لە زەینی خۆمدا بڕیار دەدەم کە دەستم هەڵێنمەوە دەست بەشێکە لە جەستەی من زەینی من جەوهەرێکی سەربەخۆیە دەستی منیش جەوهەرێکی دیکەیە دوو جەوهەر ئەگەر تەواو سەربەخۆ بن ناتوانن کار لەسەر یەکتر بکەن بەڵام ئەمن لە زەینی خۆمدا بڕیار دەدەم دەستم هەڵێنمەوە یا بڕیار دەدەم زمانم بە شێوەیەشی تایبەت وەگەڕ بخەم و فلانە ڕستەیە بڵم ئەو کارش دەکەم بە پێچەوانە جاری وایە جەستە کار دەکاتە سەر زەین بۆ نمونە کاتێک مەسەلە ئەمن ماندووم ناتوانم هەموو جوڵەیەک بکەم پرسیاری گرنگ ئەوەیە ئەگەر بەڕاستی قسەی دەکات ڕاستە زەین جەوهرێکە و جەستە جەوهرێشی دیکەیە ئەو دوو جەوهرە تەواو سەر بەخۆیانە چۆن کار دەکەنە سەریەکە دێکارت کوتی غودەیەک یا لوێک هەیە لە مێشکی ئێمەدا پێی دەڵێن غودەی سنۆبەری، ئەو غودە سنۆبەرییە شوێنی پێکگەیشتنی جەستە و زەینە، بەڵام بەڕاستی ئەو جوابە جوابەشی دروست نەبوو، چونکە دەڵێن شوێنی پێکگەی شوێنی پێگەی کەچی زەین هەر شوێنی نییە وانە زەین چونکە غەیری مادیە لە شوێندا جێژیر نابێ کەچی دێکارت هاتووە شوێنی پێگەیشتنی زەین و جەستە دەیهەوێ دیاری بکات ئەتوو کە هەر کوتت شوێن یعنی ئەو شتە ئەو شتە زەین لەو شوێنەدا جێگیر نابێت چونکە زەین غێری مادیە و لە شوێندا جێگیر نابێت دێکارت نەیتوانی وەڵامی و پرسیارە بداتەوە و ئەو گرفتە بوو بە گرفتشی زۆر گرنگ لە فەلسفەی دوای دەکارتی و هەر فیلسوفێکە هاتووە لە دوای دەکارتی ویستوە بە شێوەیەشی تایبەتی وەڵامی ئەو پرسیارە بداتەوە هەندێک توانیویانە وەڵامەکەی بدەنەوە لە ڕوانگەی خۆیانەوە هەندێکیش بەڕاستی مەتەڵەکەیان بوو هەڵنەهاتوو دێکارت لەسەر بانگێشتنی مەلەکەی سوید سەفری بۆ ئەو وڵاتە کرد مەلەکەی سوید دێکارتی بانگێشتن کرد بۆی کە دەرسی فەلسفەی فێر بکە دێکارت جوابی ئەو بانگێشتنەی داوە و لەوێ بەرگەی هەوای تووش و ساردی سویدی نەگرت و سڵەجەم بوو کۆچی دوای کرد لە هەزار و پێنج سەد و نەوەد و شەش لەدایک بووە لە فەرانسە و لە هەزار و شەش سەد و پەنجا لە تەمەنی پەنجا و چوار یا پەنجا و پێنج ساڵی کۆچی دوای کرد بەڵام ئەو گرفتانەی کە لە فەلسەفەکەیدا مایەوە بۆ فیلسوفانی دواتر لە خۆی بەجێهێشت فیلسوفی دوای دێکارتی باروخ ئەسپینوزایە سپینوزا لە ساڵی 1632 لە ئامستردام لەدایک بوو لە ساڵی 1677 کۆسی دوایی کردو سپینوزا یەهودی بوو هەر بارهاتن و ڕاهێنانەکەشی بار هاتون و ڕاهێنانشی ئاینی یەهودی بوو بەڵام لە بیست و چوار ساڵیدا بەهۆی هەندێک بۆچوونەوە کە لە ڕوانگەی جوولەکەکانەوە بە بۆچوونی بدعەت ئامێزەوە چاویان لێ دەکرا لە کۆمەڵگای یەهودی وەدەرنرا سپینوزا دوای ئەوەی کە دەریان کرد لە کۆمەلگای یەهودی نێوی خۆی گۆڕی نێوی باڕوخ بوو باڕوخ نێوەشی عبری بوو نێوەکەی کردە بنێدیکت کە نێوەکی لاتینی بوو بۆیە لە کتێبە فەلسەفییەکاندا هەم باروخ ئیسپینوزا دەنووسن، هەم بێنێدیکت ئیسپینوزا. لە مێژووی فەلسەفەدا دوو سێ فیلسوفی یەهوودی زۆر گرینگمان هەیە. بەر لە سپینوزا فیلسوفێکمان هەیە بە نێوی موسا ئیبنی مەیموون، خەڵکی ئیسپانیا بوو، ئیسپانیای زمانی مسوڵمانەکان. موسا ئیبنی مەیموون لەنێو فەرهەنگی ئیسلامیدا سەری هەڵدا، بەڵام جوولەکە بوو. سپینوزا دوای ئەوەی کە دەرکرا دەستی کرد بە پیشەی لێنز تراشین، لێنزی ساویلکە و تلسکۆف و میکرۆسکۆف و ئەوانەی دەتراشی، ئەگەرچی بانگێشتنیان کرد بۆ دەرسکردنەوە لە دانشگادا بەڵام ئەو بانگێشتنەی ڕەت کردەوە، هەرگیز نەچوو بۆ زانکۆ و دەرسی زانکۆی نەکوتەوە. دوایەش هەر لە تەمەنێکی کەمدا بەهۆی ئەو تۆزی، ئەو شوشانەی کە دروستی دەکرد هەر بەو هۆیەوە کۆچی دوایی کرد ناوی گرنگترین کتێبی فەلسەفی سپینوزا ئەخلاقە ئێتیکس بەڵام ئەو کتێبە هەر لەبارەی ئەخلاقدا نییە بابەتی زۆر بەربڵاوی فەلسەفی لە ڕوانگەی سپینوزاوە لەو کتێبەدا بەحس کراوە شێوازی نووسینی ئەو کتێبە شێوازێکی زۆر سەرنجڕاکێشە سپینوزا ئەو کتێبەی ڕێک وەکو کتێبە هەندەسییەکان نووسیوە. هەر لەوەشدا ئەمە دەزانین کە سپینوزا لە ژێر کارتێکردنی دێکارتی بووە، چونکە دێکارت ئەو قەرارەی دانا کە بە شێوەی ئیسباتی ڕیازی و بە شێوەی ئیسباتی هەندەسی لە فەلسەفەدا بچینە پێشێ. شێوەی نووسینی ئەو کتێبە ئەوەیە هێندێک ئەسڵ وەکو ئاکسیۆم لەبەرچاو گیراون، لەسەر ئەساسی ئەو ئاکسیۆمانە هەنگاو بە هەنگاو بە شێوەی هەنگاوی مەنتقی و بە شێوەی هەڵێنجانی قیاسی یا ئیستنتاجی قیاسی سپینوزا هەوڵی داوە هەندێک شتان ئیسبات بکات ئاوا چۆتە پێش یەنی ئەو کتێبە کتێبی ئەخلاق لە گشتایەتی خۆیدا کتێبەکە وەکو کتێبەکەی ئۆقلیدۆسی لە هەندەسەدا ئاوا نووسراوە ئەو بابەتەی کە بوو بە سەرەتایەک بۆ فەلسەفەی سپینوزای، هەمان ئەو بابەتە بوو کە کۆتایی فەلسەفەی دێکارتی بوو. کامە بابەت؟ بابەتی سەنەوییەتی نێوان زەین و جەستە و چۆنیەتی کارتێکردنی ئەو دوو جەوهەرە لێکجودا و سەربەخۆیانە. سپینوزا ڕەخنە لە بۆچوونەکەی دێکارت دەگرێ. دەڵێت با ئەمە بگەڕێینەوە سەر پێناسەی دێکارت لە چەمکی جەوهەر. جەوهەر چییە؟ ئێمە بە چی دەڵێین جەوهەر؟ جەوهەر بریتییە لە شتێک کە بۆ بوون و بۆمانەوەی خۆی هیچ پێویستی بە شتێکی دەرەوەی خۆی نەبێت واتە قائیم بەزات بێ خۆبژیو بێ لەسەر پێی خۆی ڕاوەستا بێ ئەو پێناسەیە پێناسەی دەکاتێ لە جۆهر ئێستا سپینوزا دێ دەڵێ با بگەڕێنەوە سەر جیهانناسیەکەی دێکارتی دێکارت دەڵێ دوو جەوهەر بوونیان هەیە، جەوهەرێکی بێسنوور بوونی هەیە کە خودایە، جەوهەری سنوورداریش بوونی هەیە کە چییە؟ جەستە و زەینە. دێ ئێستا پرسیار ئەوەیە ئایا ئەو جەستە و زەینە بەڕاستی لەسەر پێی خۆیان ڕاوەستاون؟ لەگەڵ ئەوەی کە بەڵێ جەستە ڕاوەستاو لەسەر بوونی زەین نیە و زەینیش ڕاوەستاو لەسەر بوونی جەستە نیە ئایا ئەوانە ڕاوەستاو لەسەر بوونی خۆیانن هیچ پێویستیان بەهیچ جەوهەرێکی دیکە نیە سپینوزا دەڵە خودی دێکارت دەڵە ئەوانە هەم زەین و هەم جەستە کێ دروستی کردوون خودا دروستی کردوون کەواتە هەم بۆ بوون و هەم بۆ مانەوە پێویستییان بە چێ هەیە؟ بە خودا هەیە. دەڵێ هەر لێرەدا دێکارت پێناسەی خۆی لە چەمکی جەوهەر ڕەت کردەوە. سپینوزا دەڵێ نە جەستە جەوهەرە و نە زەین جەوهەرە. ئەوەی جەوهەرە فەقەت چییە؟ فەقەت خودایە. دەڵێ هەڵەی دێکارتی لێرەدا بوو. خوداشی بە جەوهەر دانا، جەستەشی بە جەوهەر دانا، زەینیشی بە جەوهەر دانا. کەچی ئەوانە هەموویان جەوهەر نین، هەر بە تەنیا خودا جەوهەرە. ئەگەر وا بڵێین، ئێمە دەتوانین گرفتی فەلسەفەی دێکارت چارەسەر بکەین. سپینوزا ئەو بۆچوونانەی کە دێکارت لەبارەی خودایدا هەبوو و ئەو ئارگۆمێنتانەی کە دێکارت لەبارەی خودادا دەیهێنانەوە ئەوانەی قبوڵ بوو ئیتر خودا بوونێکی بێبڕانەوەیە بوونێکی بێسنوورە و هەر بەو شێوەیەش کە دێکارت هەوڵی داوەبوونی خدا ئیسپات بکە بوونی خدا ئیسپات دەکرێت بەڵام دیسان لێرەشڕا بە شتێکی دیکە گەیشت دەڵێ ئێمە دەڵێن بوونی خدا بێ سنوورە هیچ سنورێک بۆ مەوجودیەتی خودا لە گۆڕێدا نییە کەچی ئێمە دەین لە بەرامبەر بوونی خودادا بوونی جیهانی سروشتیش پێناسە دەکەین دەڵێ ئەوە بەپێچەوانەی بێ سنوور بوونی خدایە بۆ چونکە دەڵێن سروشت خدا نییە خداش سروشت نییە تەبیعەت جودایە لە خدا ئەو تەبیعەتەی ئێمە لە دەوروبەری خۆماندا دەیبینین، دار و بەرد و دەریا و ئاسمان و شاخ و چێو، ئەوە خودا نییە خۆ، ئەوە خولقێندراوی خودایە. سپینوزا دەڵێ ئەوە بەپێچەوانەی بێ کۆتایی بوونی خودایە، لەبەرئەوەی کە ئێمە سنوورێکمان دانا، مەوجودییەتێکمان، بوونێکمان لە بەرامبەر بوونی خودا دانا. خودا، بوونی خودا هەتا کوێ بڕ دەکا؟ هەتا ئەو جێگەی کە سروشت دەست پێ دەکا. لەو جێیەوە کە سروشت دەست پێ دەکا ئیدی ئەوە خودا نییە. سپین و زاکتی ئەوە بە پێچەوانەی بێ نەهایەت بوونی خودایە. کەواتە کوتی چ شتێک هەیە کە ئێمە دەتوانین گریمانەی ئەو شتە بکەین کە لە دەرەوەی ئەو شتە هیچ بوونێکی دیکە بوونی نەبێت خودی سروشت سپینوزا کچی خودی سروشت لە گشتایەتی خۆیدا خودی سروشت خودایە. خودا گوونێکی دەرەوەی ئەو تەبیعەتە نییە. خودی ئەو سروشتە، خودی ئەو تەبیعەتە لە کولیەتی خۆیدا و لە گشتایەتی خۆیدا خودایە. ئەو بۆچوونە بۆچوونێکی پانتەئیستی و بۆچوونێکی وەحدەتی وجودی بوو. دوای سپینوزا ئەو قسانە زۆر سەرنجیان پێ نەدرا هەتا زەمانی ڕۆمانتیستەکان. ڕۆمانتیستەکان ئەو بۆچوونانەی سپینوزایان یەکجار زۆر پێ سەرنجڕاستکێش بوو و بۆچوونەکانی سپینوزایان ژیاندەوە. سپینوزا لە مێژووی ڕەخنەی ئەدەبیشدا جێگەی سەرنجە، بۆ؟ چونکە یەکەم کەس بووە کە ویستوویە بە شێوەیەکی ڕەخنەیی و بە شێوەیەکی مێژووی دەقی کتێبی پیرۆز هەڵبسەنگێنێ. بزانێ دەقی کتێبی پیرۆز یا عەهدی عەتیق بە چ شێوەیەک لە ژێر کارتێکردنی مێژووی زەمانی خۆیدا بووە، چۆنیەتی مێژوویی بوونی دەقی کتێبی پیرۆز بوو بە بابەتی لێکۆڵینەوەی ڕەخنەیی ئسپینوزا. یەکێک لەو بابەتانەی کە ئسپینوزا دەیویست ساغی بکاتەوە ئەوە بوو کە بەشە جۆراوجۆرەکانی کتێبی پیرۆز کێ نووسیویتی، و ئەو بەشانە لە باری شێوازی نووسینەوە چ پەیوەندیەکیان پێکەوە هەیە فیلسوفێکی دیکە کە دوای سپینوزا هەر لە نەریتی ئاوەزخوازیدا جێگای دەبێتەوە لایپنیتسە گۆتفرید ویلهۆڵم لایپنیتس فیلسوفێکی ئاڵمانی بوو لە ساڵی 1646 لەدایک بوو لە ساڵی 1916 کۆچی دوای کرد لایپنیت یەکێک لە گەورەترین پیتۆڵەکان و نابغەکانی مێژووی مرۆڤایەتی بوو ئەنی کەسێک بۆ بەڕاستی لە هەموو بارێکەوە خاوەنڕا بوو لە باری منتقەوە بۆچوونی زۆر داهێنەرانەی داهێناوە لەباری ریاضیاتەوە لەباری فەلسفەوە لە ریاضیاتدا ئێستا بەڵام لایپنیتس کارەکەی خۆی پێش کاری نیۆتۆنی بڵاو کردەوە، بۆیە هەر ئەو ڕۆژ لە کتێبەکانی ڕیازی لە زانکۆکاندا و لە قوتابخانەکاندا کە حیسابی دیفرانسیل و ئەنتیگرال دەخوێندرێ هەر بەو زمانەی لایپنیتس و بەو نیشانانەی کە لایپنیتس دایناوە ئەو لکە ڕیازیە دەخوێندرێت. ئەمە لە بۆچوونە مەنتقیەکانی لایپنیتسەوە دەست پێ دەکەین. لایپنیتس بۆ یەکەم جار لە مێژووی مەنتقدا و لە مێژووی فەلسەفەدا جیاوازیشی دانا لە نێوان دوو دەستە گوزارە کە دواتر فیلسوفانی دوای لایپنیتسی نێوی گوزارەی شیکارانە یا تەحلیلی و گوزارەی لێکدەرانە یا تەرکیبیان لەسەر ئەو گوزارانە دانا. لایپنیتس کوتی، بە گشتی گوزارەکان، هەر گوزارەیەکی کە ئێمە دەتوانین بیری لێ بکەینەوە، بە دوو دەستە دابەش دەبن، یەک گوزارەی شیکارانە یا تەحلیلی، دوو گوزارەی لێکدەرانە یا تەرکیبی. فەرقی ئەوانە چییە؟ جیاوازی ئەوانە لەوەدایە کە لە گوزارەی شیکارانەدا ڕاستبوونی گوزارەی شیکارانە بەهۆی پێناس، بەهۆی پێناسەوەیە، بەهۆی مانای وشەکانەوەیە. یەنی ئێمە بۆی کە بزانین ئەو گوزارە شیکارانەیە بۆچی ڕاستە، پێویست نییە بگەڕێینەوە بۆ جیهانی دەرەوە. ئەگە هەر سەرنج لە وشەک، لە مانای وشەکانی پێکهێنەری ئەو ڕستەیە بدەینەوە، دەزانین ئەو ڕستەیە ڕاستە. بۆ نموونە، دەڵێین. هەرچی مرۆڤی کەڵەگەتە مرۆڤە هەرچی مرۆڤی کەڵەگەتە مرۆڤە دەی چەمکی مرۆڤ بوون لە نێو چەمکی مرۆڤی کەڵەگەت بووندا خۆی شاردوتەوە نییە کەواتە ئەمە پێویست ناکە بچین لە جیهانی دەرەوە بزانین بڕاستی ئەو ڕستەیە ڕاستە یا ڕاست نییە ئەگەر مانای بۆیە بەو گوزارانە دەڵێن تەحلیلی یا شیکارانە، ئەگەر مانای ئەو ڕستانە شی بکەینەوە تەحلیلیان بکەین دەزانین ئەو ڕستانە ڕاستن ئەوانە تەحلیلین، بەڵام هەندێک ڕستە هەن تەرکیبین یا لێکدەرانەن، کامە ڕستە لێکدەرانەیە ئەو ڕستانەی کە بۆ تێگەیشتنی ڕازبوون یا ناڕازبوونیان دەبێت چ بکەین دەبێت بگەڕێنەوە بۆ جیهانی دەرەوە بۆ نمونە من دەڵم لەو دیوەی پاڵ دیوی ئێمە دوو کەس دانیشتون ئەنگۆ ناتوان هەر بە تەنیا بە گەڕانەوە بۆ مانای ئەو وشانەی لەو ڕستەیدا من بەکارم هێنا بزانن ئەو ڕستەیە ڕاستە یا ناڕاستە. دەبێ چ بکەن؟ دەبێ بچن چاو لە دیوەکەی بکەن بزانن بە ڕاستی دوو کەس لەو دیوەی دانیشتوون یا نا. ئەگەر دانیشتوون گوزارەکەی من ڕاستە ئەگەر دانش نەنیشتوون گوزارەکەی من هەڵەیە. ئەوانە گوزارەی تەرکیبییە لێکدرانن. بۆ هەر کام لەو گوزارانە هێندێک تایبەتمەندی دەستنیشان کراون، گوزارەی شیکارانە تایبەتمەندیەکەی ئەوەیە بە گوێرەی پێناسە ڕاستە یەک گوزارەی شیکارانە بە گوێرەی پێناسە ڕاستە بەڵام گوزارەی لێکدەرانە وانە بە گوێرەی پێناسە ڕاست بێ یعنی گوزارەیشیکارانە هەر لەبەر مانای وشەکان ڕاستە، بەڵام گوزارەی لێکدەرانە هەر لەبەر مانای وشەکان ڕاست نییە. ئەمە دەبێ بۆ ڕاستبوون یا ناڕاستبوونەکەی بگەڕێینەوە بۆ دنیای دەرەوە. تایبەتمەندی دووەم، گوزارەی شیکارانە واجبن یا زەرورین، یعنی ناکرێ وا نەبن، غەیری ئەوە تەسەور ناکرێ. وەختێک کە تۆ دەڵێی هەرچی مرۆڤی سەڵتە بێ هاوسەرە، هەرچی مرۆڤی سەڵتە بێ هاوسەرە ڕازبوونی ئەو گوزارەیە زەروریە یعنی غێری ئەوەی تەسەوری بۆ ناکرێت ئەمە ئەگەر پێچەوانەی بکەینەوە بەچی دەگەین بە دژوازی دەگەین بە تەناقز دەگەین ڕازبوونەکەیان زەروریە بەڵام ڕازبوونی گوزارەی تەرکیبی زەروری نییە گوزارەی تەرکیبی یا لێکدرانە دەکرێت ڕاز بێ دەکرێت ڕاز نەبێت ئەمن دەڵم ئەو میزە ئەو میزەی لە بەردەمی منە قاوەیە ئەو گوزارەیە دەکرێت ڕاست بێت دەکرێت ڕاست نەبێت یعنی پێچەوانەکردنەوەی ئەو گوزارەیە ئێمە ناگەێنیت بە دژوازی کەسی پێچەوانەکردنەوەی گوزارەی شیکارانە ئێمە تووشی چ دەکات تووشی دژوازی دەکات تایبەتمەندی دوایی یا تایبەتمەندی سێمە ئەوەیە کە گوزارەی شیکارانە پێشینین یعنی چی پێشینین یەنی بەر لە ئەزموون کردنن. ئێمە بۆ تاقی کردنەوەی ڕاستبوونی ئەوانە پێویستیمان بە ئەزموون کردن نییە، بەڵام گوزارەی لێکدەرانە یا تەرکیبی چن پاشینین. یانی چی؟ یەنی پاش ئەزموونن. دەبێ ئەزموونیان بکەین بزانین بەڕاستی وانە یا وانین. نمونەکانم کوت هەرچی مرۆڤی کەڵەگەتە مرۆڤە هەرچی پیاوی سەڵتە بێ ژنە دوو بە ئیزافەی سێ دەکاتە پێنج ئەوانە هەموو گوزارەی شیکارانە نمونەی گوزارەی لێکدەرانە ئەو ژوورە کە ئێمە تێدا دانیشتوین بۆ نمونە بیست کەسی تێدایە لەوانەیە وابێ لەوانەیە وانەبێت لایبنیتس لە چیەتی لە سەرنجدان بە چیەتی گوزارەی لێکدەرانە گەیشت بە چەمکێکی زۆر داهێنەرانەی دیکە، ئێمە گوتمان گوزارەی لێکدەرانە دەکرێت پێچەوانە بکرێنەوە بەبێ ئەوەی کە ئێمە تووشی دژوازی بکەن، بۆ نموونە دەڵێین ئەو دیوە بیست کەسی تێدایە، ئەگەر گومان لە ڕاستبوونی ئەو قسەیە بکەین یا بە شێوەیەکی دیکە بڵین بیڵین بۆ نمونە بڵین ئەو دیوە 25 کەسی تێدایە ئێمە تووشی دژوازی نابین ئەوە ئەنجامێکی زۆر گرینگە لەگەڵ ئەوەی کە زۆر سادەشە زۆریش گرینگە ئەو ژوورەی کە ئێستا 20 کەسی تێدایە دەکرا 25 کەسی تێدا بە جیهانە مومکینەکان یا جیهانە گونجاوەکان، لایپنیتس دەڵێ زۆر جیهانی مومکینی دیکە بێجگە لەو جیهانەی کە ئێستا ئێمە تێیدا هەین بوونی هەیە. مەنزووری چییە؟ ئێمە ئێستا لەو دیوەی کۆ بووینەتەوە. دەکرا هەر یەک لە ئێمە ئێستا لەو دیوەی نەباین، لە شوێنێکی دیکە باین، لە شارێکی دیکە باین. ئەگەر یەکێک لە لەو جەمعی لە جیاتی ئەوەی کە ئێستا لێرە بە لە شوێنێکی دیکە بە ئەو دەمی جیهان دەبوو بە جیهانێکی ممکنی دیکە ئەگەر ڕوتی ڕوودا و مێژوویەکان بە جوورێکی دیکە بان بۆ نمون لە زمانی سەفەویاندا شەڕی نێوان سەفەوی و عوسمانیان نەکرابا لە ساڵی هەزار و پێنج سەد و چاردە بۆ نموونە لەوانە بە ئێستا لەوانە بوو ئێستا بەشیش بەشێک لە خاکی ئەو وڵاتەی کە ئێستا پێی دەڵین تورکیە بەشێک لە ئێران بە یا بەپێچەوان ئەگەر شەڕەکە زووتر کرابا لەوانە بوو ئێستا ئێمە بەشێک بین لە بۆ نمونە وڵاتی عراق کەواتە دەکرا جیهان بە شێوەیەشی دیکە بە ئەو شێوانەی دیکە کە دەکرا جیهان بە خۆیەوە بگرێ ئەوانە بریتین لە چی؟ لە جیهانی مومکن. بەڵام لایبنیتس شتێکی زۆر گرینگ دەڵێ. دەڵێ خودا لە ڕۆژی ئەزەل هەموو ئەو دەرەتانە بێئەژمارانەی هەڵسەنگاند، پێکەوە بەراوردی کردن. هەموو ئیمکانەکانی پێکەوە هەڵسەنگاند. باشترین ئیمکانی هەڵبژارد بۆ خوڵقاندنی جیهان. کەواتە ئەو جیهانەی کە ئێمە ئێستا تێیدا هەین ئەگەرچی جیهانێکی مومکینە بەڵام باشترین جیهانی مومکینە شتێکی دیکەش زیاد دەکا لایبنیز بە بۆچوونەکانی دەڵێ ئێمە کە بۆ زانینەکانمان سنووردارە بۆ ئێمە گوزارەکان بەسەر دوو دەستەی گوزاری شیکارانە و گوزاری لێکدەرانە دابەش دەبێت بۆ خودا کە زانینەکەی بێ سنوورە، هەموو گوزارەکان، تەنانەت گوزارە لێکدەرانەکان، لێکدەرانەش چ گوزارەیەکن؟ گوزارەی شیکارانەن. بۆ؟ چونکە دەڵێت، بۆ خودا ئەو دۆخەی کە ئێستا ئێمە تێیداین، هەر دەبوو ئاوا با، نەدەکرا بە شێوەیەکی دیکە با. ئێمە کە ئێستا لێرەین، هەر دەبوو لێرە باین. یەعنی ڕەوتی ڕووداوەکان لە ڕۆژی ئەوەڵەوە وا سندراون کە ئێمە ئێستا حەتمەن دەبوو لێرە باین. کەواتە لە عیلمی ڕەها و موتڵەقی خودادا گوزارە تەرکیبییەکانیش چن گوزارەی تەحلیلین. لە عیلمی خودادا گوزارەکان بەسەر دوو دەستە دابەش نابن گوزارەی تەحلیلی و گوزارەی تەرکیبی. لە عیلمی خودادا هەموو گوزارەکان شیکارانە. بابەتێکی دیکەش ماوە و بابەتش بەحس دەکەین بابەتی فەلسفەی لای نیچ کۆتایی پێێ بەحسی مۆنادە هەر لە بنەڕەتدا فەلسفەی لای نیچ پێی دەڵین مۆنادۆلۆژی بۆ چونکە لەسەر بوونی مۆناد ساغ دەبێتەوە فەلسفەی لای نیچ مۆناد چییە؟ مۆناد هەمان جەوهرە هەمان ئەو جەوهرەی کە دێکارت باسی دەکرد بەڵام بە تعبیری لایپنیتس Leibniz دەڵێت جیهان بە هەموو فرەچەشنی خۆیەوە لە چیەوە دروستکراوە؟ لە مۆنادەکانەوە دروستکراوە مۆنادەکان بێژمارن بە پێچەوانەی ئیسپینوزای کە دەیکوت یەک جەوهەر هەیە ئەو جەوهەرەش هەموو تەبیعەتی داگرتووە شوێنی شوێنی داگرتووە لایپنیتس دەیکوت بێژمار مۆناد هەن بێژمار جەوهەر هەن کە ئەو جەوهەرانە مادیش نین، چونکە مادی نین کەواتە شوێنیشیان داگیر نەکردوون. ئەو مۆنادانە دەکرێ بە جەوهەری تاک یا جەوهەری فەرد تەرجومە بکەینەوە. جەوهەری فەرد، کە دونیا لەو جەوهەرە فەردانە دروست کراوە یا لەو مۆنادانە دروست کراوە، شتێکن وەکو چەمکی ئەتۆم لە بۆچوونی دێمۆکریتۆسیدا، بەو جیاوازییەی کە دێمۆکریتۆس دەیکوت جیهان کە لە ئەتۆمەکان دروست کراوە، ئەتۆمەکان چەند مادین، بەڵام لایبنیتس کە دەیکوت جیهان لە مۆنادەکانەوە دروستکراون یا لە جەوهەرە تاکەکانەوە دروستکراون ئەو جەوهەرە تاکانە مادی نین دێمۆکریتۆس دەیکوت مادین بەڵام لایبنیتس دەیکوت مادی نین چەمکێکەیە یا مەفهومێکەیە لە فەلسفەی لایبنیتسدا پێی دەڵێن هاواهەنگی لە پێشدا دامەزراو، لە فارسیدا بە هماهنگی پیشین بنیاد تەرجومە کراوە، Pre-established Harmony، هاواهەنگی لە پێشدا دامەزراو یانی چی؟ ئێمە ئاماژەمان بەوە کرد کە لە بۆچوونی لایپنیتزدا خودا لە ڕۆژی. ئەزەل، دانیشتووە، هەموو دەرەتانەکانی پێکەوە هەڵسەنگاندووە، ئەو دەرەتانانەی کە ناتەباییان پێکەوە نییە و باشترین دەرەتانیشە ئەوانی ڕەخساندووە. کەواتە لە ڕۆژی ئەوەڵەوە خودا مۆنادەکانی پێکەوە ڕێکخستووە. ئەو مۆنادانە مێژووی خۆیان و داهاتووی خۆیان و داهاتووی مۆنادەکانی دیکە لەنێو خۆیان هەڵدەگرن وەک ئەوەی حافزەیان هەبێت. کەواتە ڕابتەی عەلیەت یا ڕابتەی هۆکارەتی لە بۆچوونی لایبنیتسدا نامێنێ، ئەمن کە دەستم و بڵێسەی ئاگر دەکەوێ و دەستم دەسووتێ، سووتانی دەستی من بە هۆی ئاگرەوە نییە، بەڵکو بە هۆی چییەوە؟ بە هۆی ئەوەیە کە لە ڕۆژی ئەزەلدا مۆنادەکان وەها ڕێکخراون، کە ئەمن لەو کاتەیدا دەستم لە ئاگر نزیک بێتەوە دەستی من بسووتێ ئاگر کاری خۆی دەکا و دەستی میش دەسووتێ کەواتە ئاگر نییە کە دەستی منی سووتاندووە بەڵکو هەر لە ڕۆژی سەرەتا و مۆنادەکان ئاوا ڕێکخراوە دیارە بۆچوونێکی پیچیدەیە بەحسی مۆنادەکان ئەو ڕاگەر ئەمە بە زمانی فیزیکی ئەنیشتێنی وەری بژێڕین بەحسێکی زۆر بێزگە لە ئەتۆمی ئەنێرژیش بەحسێکی زۆر جێگای باوەڕە لایبنیتز ویستوویە قسەیەکی تێۆرییەکی ئاوا دەرببڕێ، ئەما ئەو ڕۆژی لە زمانی لایبنیتزدا ئەو چەمکانەی کە لە گۆڕێ هەبوونە، چەمکی ئینێرژی و فۆتۆن و ئەتۆم و ئەوانە نەبووە، بەڵکو چەمکی چ بووە؟ مادە و زەین و ڕۆح و نەفس و ئەوانە. دەڵێ لایبنیتز هەر بەو کەرەستانەی کە لە بەردەستیدا بووە ویستوویەتی هەقیقەتێکی زۆر گەورە بەیان بکا. ئەمە ئەوڕۆ دەزانین. ماددە لە چیەوە دروستکراوە لە ئەنرژی دروستکراوە کە ئەنرژی مادی نییە دڵە لایپنیتیش لە مۆنادۆلۆژیەکەیدا هەر قسەیشی لەم چەشنە دەکات ئەمن بە باشی دەزانم ئاماژە بە تێوریەشی کارل پۆپەری بکەم ئەم باسی ئەوم کردکە ئەو سەنەویەتەی کە دە فەلسفەی شتە غەیری مادیەکەیە هەندێک فیلسوفی وەکو سپینوزاش کوتیان ئەسلەن ئەو دوو جەوهرە بەڕاستی دوو جەوهر نین جەوهری سەرەکی کامە جەوهرە جەوهری خودێ هەر یەکە ویستی بە زورەشی جوابی ئەو گرفتە بداتەوە گرفتەکە ئەوە بوو جارێکی دیکەم گرفتەکەی دەڵم ئەگەر جەستە و زەین دوو جەوهەری تەواو سەربەخۆن، ئەو دووانە چۆن کار لەسەر یەکتر دەکەن؟ دوو جەوهەری تەواو سەربەخۆ ناتوان کار لەسەر یەکتر بکەن. پۆپێر بە شێوەیەکی زۆر سەرکەوتوانە وەڵامی ئەو پرسیاری داوە. پۆپێر کوتی سێ جیهان بوونیان هەیە، جیهانی یەک، جیهانی دوو، جیهانی سێ. جیهانی یەک بریتیە لە جیهانی هەموو شتە مادیەکان. ئەو جیهانی کە دێکارت نێوی جیهانی جەستەی لەسەردانە. جیهانی دوو بریتییە لە جیهانی فعل و ئینفعالاتی نێو زەینی ئێمە، ئەو شتانەی کە لە زەینی ئێمەدان، هەر ئەو جیهانەیە کە دێکارت نێوی چی لەسەردانا، نێوی زەینی لەسەردانا. ئەمە دەڵێت جیهانێکی دیکەش بوونی هەیە، جیهانی سێوم کە جیهانێکی زۆر گرینگە و ئێمە نابێ ئەو جیهانە لەبیر بکەین، بریتییە لە ئەو بەرهەمانەی کە مرۆڤ بەهۆی داهێنانی زەینیەوە دروستیان دەکات بەڵام عەینین زەینی نین بۆ نمونە دەڵێت تئوریەکان دەڵێت تئوریەکان هەتا لە مێشکی ئێمەدان زەینین بەڵام وەختێک ئێمە دەرمان بڕین سوورەت بەندیمان کردن گەڵاڵەمان کردن بڵاومان کردنەوە ئەوانە دەبن بەچی دەبن بە شتی عینی بۆ دەبن بە شتی عینی چونکە ئەنگۆ دەتوانن ئەو ڕستانەی کە ئێستا ئەمن دەیانڵێم وەریان بگرن لێیان حاڵی بن قەبوڵیان بکەن یا ڕەدیان بکەن ئەوە نییە ئەو شتێک کە تۆ دەتوانی وەری بگری قەبوڵی بکەی ڕەدی بکەی یا کارێکی تایبەتی لەسەر بکەی ئەوانە بوونی عینی ئێمە کتێبێک دەنووسین ڕۆمانێک دەنووسین بەرهەمێکی هونەری دەخولقێنین پۆپێ دەڵە ئەوانە هەمویان لە نێو جیهانی سێدا جێگیرن ئێمە کە کتێبێک دەنووسین، پەڕەکانی کاغەزی ئەو کتێبەی لە جیهانی یەکدان، بۆ چونکە فیزیکییە. ئەمە ئەو قسانە، ئەو تێئورییانەی کە لە کتێبەکەدا کراون، ئەوە لە جیهانی سێدایە. کەواتە مەوجوودەکانی جیهانی سێ بوونێکی عەینییان هەیە. ئەو مەفهوومانەی ئێستا دە زێهنی مندان، لە جیهانی دوودان، بۆ چونکە دە زێهنی مندان. ئەما کاتێک ئەمن دەیانکەم بە جوملە، ئەنگۆ دەیانبیسم. جیهانی یەک و جیهانی دوو دوو چۆن کار دەکەنە سەر یەکتر بەهۆی جیهانی سێوە جیهانی سێ واسیتەیەکە نێونجێکە بۆی کە جیهانی یەک بتوانێت کار لەسەر جیهانی دووکە ئەمن ئێستا قسە لەگەڵم بۆ دەکەم زەهنی من جەوهەرێکە و تەنانەت جەستەی خۆشم جەوهەرێشی دیکەیە جەستەین گۆش جەوهەرێشی دیکەیە ئەم دەتوانم داوا لەنگۆ بکەم داوای لە یەکێک لەنگۆ بکەم کە ئەگەر زەحمەت نەبێ دەرگاکە پێودن ئەنگۆ حرەکەت دەکەن شتێک لە زەهنی مندا ئەنگۆی وجوڵە خست شتێک لە زەهنی مندا جەستەین گۆی وجوڵە خست ئەو شتەی زێهنی من کە جەوهەرێشی سەربەخۆیە چۆن جەستەین گۆی وە جوڵە خست کە جەوهەرێشی دیکەیە لە ڕێگای جیهانی سێوە ئەمە قسەیەکم کرد ئەنگۆ ئەو قسەیە ئەو قسەی وەرگرت تێگەیشتن و دەوتوانی بە قسەی من بکەون بکەن یا دەوتوانی بە قسەی من نەکەن دەوتوانی هەستن دەرگاکەی پێوە دنیا دەوتوانی لە جێگای خۆ دابنیشن کەواتە وەکو دوایین قسە پۆپێر دەڵێ ئەو دوو جەوهەرانە بۆیە دەتوانن کار لەسەر یەک بکەن چونکە جەوهەرێکی سێومیش بوونی هەیە کەواتە جیهان دوو جەوهەری نیە جیهان چەند جەوهەریە؟